بەنێوی خوددا ئسلام بەخێر بێن دانیشتنی حوتەمی زنجری دانیشتنەکانی مێژووی فەلسفەی ڕۆژاوا تەرخان دەکەین بە فیلسوفە ئەزمون خوازەکانی ئەوروپا لە دانیشتنی پێشودا بەحسی ئەومان کرد کە هەر لەگەڵ سەتای دەورانی نوێی فەلسەفە دوو ڕوانینی فەلسەفی پێکەوە لە ڕکەبەریدا بوون و ئەو ڕکەبەریە دەستکەوتێکی زۆر گرنگی بۆ فەلسەفە هەبووە ئەم ئاوەزخوازەکان زۆر بە جدی و بە ڕژدی ئەزمونخوازەکانیان ڕەخنەکاری کردووە و هەم بە پێچەوانە و لە ئاکامی ڕەخنەکاری ئەوانەدا بەرهەمیشی بەرچاوی فەلسەفی نووسرا و قسەی لێکراوە لە دانیشتنی پێشودا باسی ئەومان کردکە نوێنەرە هەرە بەرچاوەکانی ئاوەزخوازی بریتی بوون لە دێکارت و سپینوزا و لایپنیت و نوێنەرە دیارەکانی ئەزمخوازی بریتی بوون لە جانلاک و جۆرج بارکلێی و دەیویت هیوم ئەمە لە دانیشتنی داهاتوودا بەحسی ئەوە دەکەین کە فەلسەفەی کانت وەکو سنتێزێک وا بوو بۆ پێکەوە کۆکردنەوەی ئەو دوو پرۆژە ڕکەبەرە واتە پڕۆژەی فەلسەفیی ئاوەزخوازەکان و پڕۆژەی فەلسەفیی ئەزموونخوازەکان دواجار لە فەلسەفەی کانتدا پێکەوە کۆ بۆوە و سەنتێزێکی واحیدی لێ بۆ دی هات. پڕۆژەی سەرەکی کانت بریتی بوو لە ئاشتکردنەوە و پێکەوە کۆکردنەوەی ئەو دوو ڕوانینە گرینگە فەلسەفییە. یەکەمین ئەزمونخوازی کلاسیک جان لاک بووە کە خەڵکی بریتانیا بووە لە ساڵی 1632 لەدایک بوو لە ساڵی 1940 کۆچی دوایی کردووە ئەگەر بمان هەوێ ئاوڕێک لە تێزە سەرەکیەکانی ئەزمونخوازی بدەین دەتوانین ئاماژە بە چەند خاڵێک بکەین یەکێک لەو خاڵانە بریتە لەوەی کە زانینی مرۆڤ بەگشتی لە ئەزمونونەوە سەرچاوە دەگرێت بەر لە ئەزموون و بەدەر لە ئەزموون بەشەر هیچ شتێک نازانێت هیچ زانیاریەکی نییە هەرسی زانیاریە لە ئەزمونەوە سەرچاوە دەگرێت دیارە ئەو فێرکاریە بە دژی ئەو فێرکاریە بوو کە ئاوەسخوازەکان بڕوایان پێ هەبوو ئاوەسخوازەکان بڕوایان بەوەی هەبوو کە معلوماتی تەزروبی معلوماتێکە کە دوجار بەهۆی هەندێک قالبی عقلیەوە ڕێک دەخرێن ئەگەر ئەو قالبە عەقڵیانە لە گۆڕێدا نەبن و ئەگەر هەندێک ئایدیای زاتی یا زگماکی هەندێک زانیاری زگماکی لە گۆڕێدا نەبن زانیاریە تەجروبیەکان هیچ کەڵکێکی بە ئێمە ناگەین بابەتێکی دیکە کە ئەزمونخوازەکان زۆر پێداگریان لەسەر دەکرد ڕاستپێریشی مێتۆدۆلۆژیک بوو کە وەختی خۆی فیلسوفێک بەناوی ویلیام ئۆکامی دای هێنابوو ویلیام ئۆکامی دەچێتە خانەی فیلسوفانی دەورانی سەدەکانی ناوەڕاستەوە ئۆکامی پێداگری لەسەر ئەوەی دەکرد دەکوت وەختی گەمە دەمان هەوێ گزارش لە جیهانی واقع بکەین ئەو تێئوریانەی کە بۆ گزارشکردن لە جیهانی واقع دایان دەهێنین نابێ گریمانەی مەوجودی وا بکەن کە بەڕاستی بوونیان نییە، نابێ گریمانەی هۆوییەت و ئێنتیتی وا بکەن کە ئەوانە لە واقعدا بوونیان نییە. بە گشتی ئۆکامی بەحسی ئەوەی دەکرد کە ئێمە نابێ جیهان لەوەی کە هەیە قەرەباڵغتر بکەین. ئەو شتانەی کە لە جیهاندا هەن هەر ئەوانەن کە لەبەر چاوی ئێمە هەن. یانی هەتا جێگایەکی ئێمە ناعیلاج نەبین، نابی دەستەوداوێنی. تێرمی تێئوریک بیت هەر دەبێت دەستەودانێنی تێرمی مشاهدەتی بیت تێرمی مشاهدەتی لەگەڵ تێرمی تێوریک فەرقیانەوە تێرمی مشاهدەتی گزارش لەو شتانە دەکەن کە بەڕاستی بوونیان هەیە نەک بەڕاستی گزارش لەو شتانە دەکەن کە بوونیان هەیە و ئێمە بە هەستەکانەوە دەتوانین بەدیان بکەین بۆ نمونە دەڵێن کورسیلە مێز پێنووس دەفتەر دەرکا ئەوانە هەموو گوزارش لە هەندێک مەوجود دەکەن کە ئێمە لە ڕێگای هەستەکانەوە دەتوانین بەدیان بکەین ئەمە جاری وای ئێمە ناچار دەبین بۆ ڕوونکردنەوە و لێکدانەوەی بابەتەکان دەستەوداوێنی هەندێک تێرم بین کە ئەو تێرمانە تێرمی مشاهدەتی نین بەڵکو تێرمی تئوریکن وەکوسی بۆ نمونە لە فیزیکدا ئێمە دەستەوداوێنی چەمکی وەکو ئەتۆم و ئەلکترۆن و پۆتۆن و گەردیلە گەردیلەکانی چکۆڵەتر لە ئەتۆم دەبین ئەوانە هەمویان تێرمی تێوریکن وەکامی باسی ئەوەی دەکا دەڵێ مەگەر مەزبور بین دەنا نابێت کەڵک لە تێرمی تێوری گەورگرین ئەگەر بم هەوێ فێرکارییەکەی ئۆکامی بە شێوەیەشی دیکە دەردەبڕمەوە دەتوانم بەو جورەی بەحسی بکەم بەڵام ئەگەر دوو تێوری هەبن تێوری ئەلف و تێوری بێ کە ئەو دوو تێوریانە دەیان هەوێ کۆمەڵە پێدراوێک لێک بدەنەوە کۆمەڵە دەیتایەک کۆمەڵە دەیتایشی مشاهدەتی تەبین بکەن ئەگە هەردوو وەکو یەک بتوانن ئەو کارە بکەن بەڵام یەکیان لەوی دیکە سادەتر بێ یەکیان لە چاو ئەوەی دیکە مەودوداتێکی کەمتری گریمانە کردبێ ئەوەی کە سادەترا ئەو تێوریەشی باشترە ئێمە نابێ بڕوا بەو تێوریا نەبکەین کە لە خۆڕا ئاڵۆزن و لە خۆڕا قەرەباڵغن و لە خۆڕا تێکسندراوە ئەوە فێرکاریەک بوو کە وەختی خۆی ویلیام ئۆکامی زۆری پێداگری لەسەر دەکرد و دواتر لە کێشەی نێوان ئەزمونخوازەکان و ئاوەزخوازەکاندا ئەزمونخوازەکان یەکجار زۆر کەڵکیان لەو فێرکاریەی ئۆکامی وەرگرت یەکێک لەو تێوریانی کە ئاوەزخوازەکان پێداگریان لەسەر دەکرد و ئەزمونخوازەکان زۆر بە زدی ڕەدیان دەکردەوە تێوری ئایدیای زاتی یا ئایدیای زگماک یا بە گشتیتر ئەگەر بڵێین زانیاری زاتی یا زانیاری زگماک یا زانیاری فتری ئەزمونخوازەکان دەڵێن مرۆڤ وەختێک لەدایک دەبێ هیچ چەشنە زانیاریەکی نییە زانیاریەکانی دواتر چۆن وەدەستێن لە ڕێگای هەستەکانەوە ئەمە هەندێک شت دەبینین هەندێک شت دەبیسین هەندێک شت بوون دەکەین و هەتا دوایە کەم کەم لە ڕێگای ئەو هەستانەوە ئێمە بەرە بەرە بە زانیاریەکانمان زیاد دەکەین هەتاکو دەگەینە ئەو زانیاریانەی کە ئێستا هەمانە. بەدەر لە هەستەکانەوە ئێمە هیچ شێوەی دیکەی وەرگرتنی زانیاریمان نییە ئەمە هاوسخوازەکان چ دەڵێن دەڵێن مرۆڤ لەگەڵ لەدایکبوونی هەندێک زانیاری هەیە هەندێک زانیاری فتری هەیە کە چۆن ئەندامەکان لەگەڵ مرۆڤەکە لەدایک دەبن ئەو زانیاریە پێشینیانەش لەگەڵ مرۆڤەکە لەدایک دەبن و ئەو زانیارە زانیاریە پێشینیانە لە جەریانی دروستکردنی بنای معرفەی بەشەردا گرنگایەتیەکی یەکجار زۆریان هەیە ئەزمون خوازەکان ئەو بۆچونیان ڕەت کردەوە ئەمە دواتر دەگەڕینەوە سەر ئەو باسی هەر لەو دانیشتنەدا مەعریفە ناسی لاک جگە لە ڕەتکردنەوەی زانیاری زگماکی لەسەر دوو جیاوازی دیکە دامەزراوە لاک هەر لە سەتای فەلسفەکەیدا زۆر پێداگری لەسەر ئەو جیاوازیان دەکات یەکەم جیاوازی نێوان ئایدیا سادەکان و ئایدیا لێکدراوەکان تەسەوراتی سادە و تەسەوراتی تەرکیبی یا مڕکەب و جیاوازی دووەم جیاوازی نێوان تایبەتمەندیە یەکەمینەکان و تایبەتمەندیە دوامینەکان یا کەیفیاتی ئەوەڵیە و کەیفیاتی سانەویە ئێمە دەمان هەوێ لەو بەشەی دانیشتنەکەدا ئەو دوو جیاوازیانە ڕوون بکەینەوە جیاوازی یەکەم هەروکو بەحسم کرد جیاوازی نێوان ئایدیا سادەکان و ئایدیا لێکدراوەکان لاک پێیان دەڵێ ئایدیای سادە وەکو چی وەکو سەوز یا وەکو نەرمی ئەوانە ئایدیای سادە چونکە لە پلەی یەکەمدا لە هەستەکانە وەرگیراون سەوز لە چ هەستێکە وەرگیراوە لە هەستی بینایی دیتراوە نەرمی لە چ هەستێکە وەرگیراوە لە هەستی بەریەککەوتن یا هەستی بەرکەوتن حسی لامەسە لامیسە و لە پلەی دووەمدا ئەوانە تەزیێژ ناکرێن بە مەفهومی لە خۆیان سادەتر بەڵام هەندێک ئایدیا هەن کە لێکدراون یعنی لە تەرکیبی ئایدیا سادەکانەوە دروستکراون بۆ نمونە وەختێک ئێمە سێوێک دەبینین چەمکی سێو یا ئایدیا و تەسەوری سێو لە چەندین تەسەوری دیکە سازکراوە بۆ نمونە ئایدیایەک ئەمە حەتمەن دەبێت لە شوێن هەڵگرتنی ئایدیا لێکدراوەکان بتوانین بگەین بە ئایدیای سادە ئەگەر ئایدیایەک تەجزیە بکەین ئەو ئایدیانە چەندین سازدەر و فاکتۆری هەبێ پارامتری هەبێ هەندێک لەو پارامترانە بگەنەوە بە هەستەکان هەندێکیان نەگەنەوە بە هەستەکان دەبێت گومان لەو ئایدیانە کاتێک ئایدیا لێکدراوەکانمان تەجزیە کرد دەبێت هەموو پاژە پێکهێنەرەکانی ئەو ئایدیا لێکدراوە بگەنەوە بە چی بگەنەوە بە هەستەکانم لە ڕوانگەی لاکەوە ئایدیا سادەکان ئەتۆمی سایکۆلۆژیک یعنی ئێمە لە ڕێگای ئەو ئایدیا سادانەوە دەگەڵ دنیای دەوروبەری خۆمان پەیوەندی ساز دەکەین لەسەر ئەساسی ئایدیا سادەکاندا ئەمە شت یا حاڵەت یا ئایدیای تێکچندراوتر و ئاڵۆزتر بەدی دەکەین وەکو بۆ نمونە شتە تایبەتەکان هەروەکو ئەو سێوەی کە نمونەم هێناوە ئایدیای شتە تایبەتەکان وەکو سێو وەکو پێنووس وەکو کورسیلا وەکو مرۆڤ ئەو ئایدان ئایدیانە لە ئایدیای سادەترەوە دروست بوون نمونونەکەم هێناوە سێو ئایدیای بەراوردەکان وەکو دەڵێن تاریکتر لە یا سوورتر لە ئەوە ئایدیایشی لێکدراوە لە سی ساز کراوە لە هەندێک ئایدیای سادەترەوە بۆ نمونە ئێمە دەسینە دیوێشی ئەو دیوە تاریکە دەسینە دیوێشی دیکە ئەو دیوە شەر تاریکە ئێمە ئایدایەکمان لە تاریک بوون هەیە ئایدیایەکی سادەمان لە تاریک هەیە، بەڵام لەسەر ئەساسی ئەو ئایدیا سادەیە چەمکی تاریکبوونی کەشێک لە کەشێکی دیکە ساز دەکەین، یعنی پەیوەندیەک لە نێوان ئەو دوو کەشەدا ساز دەکەین، بەراوردێک لە نێوان ئەو دوانەدا دەکەین، جاری وایە بەراورد ناکەین بەڵکو شێوە پەیوەندیەک دەستنیشان دەکەین، وەکو دەڵێین لە باکووری، لە سەرەوەی، لە خوارەوەی، لە دەستی ڕاستی، لە دەستی چەپی. ئەوانە هەموو پێوەندینە ئێمە دەزانین فڵانە شت شوێنەکەی لە کوێیە شتێکی دیکەش هەر لە تەنیشت ئێو شتە هەیە شوێنی ویش دەزانین ئەگەر ئەو دوو شتانە ئایدیایەکان تەزیە بکەینەوە بۆ هەندێک ئایدیای سادەتر دوای لەسەر ئەساسی ئەو ئایدیانە دەتوانین ئایدیایشی لێکدراو ساز بکەین ئەو ئایدیا لێکدراوە چییە فڵانە شتە لەسەرەوەی فڵانە شتە یا فڵانە شوێنە بۆ نمونە لە باکووری فڵانە شوێنەیە ئەو ئایدیایانە لەسەر ئەساسی چ ساز دەبن لەسەر ئەساسی هندێک ئایدیای سادە ساز دەبن یا حتا دەرهەستکردنەوەکان تەجریدەکان ئەمە لە میسالی سێودا کوتمان چەندین ئایدیا تێکەڵ دەکەین چەندین ئایدیای سادە ئایدیایشی لێکدراو دروست دەکەین ئەم بە پێچەوانەگە بین ئایدیایەکە تەجزیە بکەین ئایدیای سێ و تەجزیە بکەین بەچی دەگەین بە هەندێک ئایدیای سادە دەگەین ئەمە مەفهومی سێ و مەفهومێکی بەرهەست بوو هەندێک مەفهومی دەرهەستیشن وەکو مەسەلەن مرۆڤایەتی ئینسانیت یا بڵێن خۆشەویستی یا بڵێن پێزانی قەدردانی ئەوانە ئەمە لە ڕێگای هەندێک کردەی ئینسانیەوە تێدەگەین هەندێک کردە بە نوێنەری هەندێک هەست و سۆز و عاتفە دەزانینەوە ئەو تەزریدانە دروست دەکەین هەروەها جیاوازیەکی دیکەش هەیە جیاوازی نێوان تایبەتمەندیە یەکەمینەکان و تایبەتمەندیە دوامینەکان لاک دەڵێ کاتێک ئەمە تایبەتمەندیەکانی شتێک دابش دەکەین دەتوانین دوو دەستە تایبەتمەندی بدۆزینەوە یەکەم ئەو دەستە تایبەتمەندیانن کە سربەخۆ لەوەی کە ئێمە دەرکیان پێ بکەین یان نا کەسێک هەستیان پێ بکا یا نا ئەوانە بوونیان هەیە وەکو چی وەکو ئەندازە وەکو شکڵ وەکو چێش یا وەزن ئەوانە پێوەندیان بە شێوەی هەستکردنی من و تۆوە نییە ئەمە هەند ئەوانە بریتین لە چی لە تایبەتمەندی یەکەمین بەڵام هەندێک تایبەتمەندی هەن کە سەربەخۆ لە شێوەی هەست پێکردن و شێوەی دەرک پێکردنی ئێمە هەر بەو جورەی کە هەن بوونیان نییە سەرچاویان هەر خودی شتەکانە سەرچاویان هەر خودی شتەکانە بەڵام ئەوانە پەیوەندیان بە چۆنیەتی مۆلکۆلەکانی سێوی دەگەڵ مەڵاشووی مرۆڤ حاصلی کارلێک و تعاملی نێوان ئەوانە بە شێوەیەشی سربەخۆ ئەوانە بوونیان نیە ئەوانە بریتین لە تایبەتمەندی دوامین ئەو ڕوانگەی کە لاک لە جوداکردنەوەی تایبەتمەندی یەکەمین و تایبەتمەندی دوامین دا دەڵێ ئەوەی کە ئێمە هەستی پێ دەکەین ئەوەی کە ئێمە دەیبینین ئەوەی کە ئێمە دەیبیسین ئەوەی کە ئێمە تامی دەکەین سەتاوسەت هەر ئەوەیە کە لە دەرەوە بوونی هەیە ئەوە ڕیالیسمی خاو بەڵام ڕیالیسمی دووبارە نوێنی دەڵێ شتەکان لە دەرەوە هەن لە زیهانی دەرەوە و ئێمە هەست بە هەندێک لە تایبەتمەندیەکانیان دەکەین بەڵام ئەو تایبەتمەندیانە تایبەتمەندیە دوامینەکان پەیوەندیان بە خودی مرۆڤیشەوە هەیە یعنی مرۆڤ لە شکل پێدانی هەستەکاندا لە شکل پێدانی سنس دەیتاکانیدا بۆ خۆی فعالیەتی هەیە هەر مەوجودێکی منفعل نییە کەواتە ڕیالیزمی دووبارە نوێنی دەڵە زەین جیهانی دەرەوە وێنا دەکا بەڵام وێناکە وێنایەکی تەواو کۆپی و ڕونوس نییە هۆی ئەو شتانی کە ئەمە دەیان بینین و هەست بەگشتی هەستیان پێ دەکەین ئەو شتانن کە لە دەرەوەدا بوونیان هەیە ئەوانە بەڕاستی لە دەرەوەدا بوونیان هەیە کەواتە ئەو بۆچونە بۆچونە شیرالیستە ئەما ئێمە سەتاسەد ئەو شتانە بەو جوورێکە هەن بەدی ناکەین کەواتە ڕیالیسمەکە لەگەڵ ڕیالیسمی خاو مەودایەکی هەیە بۆ نمونە وای دابنێن ئەمە بە کامێرا وێنەی سێ کەسان دەگرین کاتێک وێنەکە دەشوینەوە ئەو وێنەیە بەڕاستی لە وێنەیەشی جیهانی واقعەوە سەرچاوی گرتووە شتێمە لە وێنەکەدا سێ کەس دەبینی ئەو کەسانە سەریان هەیە چاویان هەیە لوتیان هەیە زاریان هەیە کەواتە هەتا ئێرە وێنەکە بەڕاستی گزارش لە چی دەکا لەو شتێک کە لە جیهانی واقع بووە ئەمە ئەگەر ئەمن بە کامێرای خۆم ئەو وێنەیە بگرم وێنەکە وزوحێکی هەیە و بە کامێرای دیکە وێنەکە وزوحێکی دیکە هەیە بە کامێرای من وێنەکە کەفیەتێکی هەیە و بە کامێرایەکی دیکە کەفیەتێکی دیکە هەیە ئەو وزوح و کەفیەتانە ئیدی پەیوەندی ڕاستەوخۆیان لەگەڵ خودی شتەکە نییە بەڵکو پەیوەندی پەیوەندیان لەگەڵ چی هەیە لەگەڵ کەفیەتی کامێراکەوە هەیە باسێکی گرنگی دیکە باسی ڕەتکردنەوەی بۆچوونی دۆگماتیکە پرسیارشی زۆر سەرەکی لە سەرەتای مێژووی فەلسەفە لە سەرەتای مێژووی فەلسەفە و لە گۆڕێ هەبووە و ئەو پرسیارە وەڵامی جۆرا و جۆری پێدراوەتەوە پرسیارەکە ئەوەیە سنووری معرفەی مرۆڤ هەتا کوێ بە زمانێکی زۆر سادەتر ئێمە هەتا شو دەتوانین شت بزانین شتی نەدۆزراوە بدۆزینەوە یا سنووری معریفەی مرۆڤ على الأصول in principle هەتا چۆیە یعنی چی على الأصول بۆ پێداگری لەسەر قەیدی in principle دەکەم لەبەرەوەی کە ئێمە ئێستا لەوانەیە زۆر شت نەزانین بەڵام ئەگەر خەریکی کاری زانستی بین لە ئایندەدا زۆر شتی دیکە دەزانین ئێمە کاتێک باسی سنووری زانینی مرۆڤ دەکەین مەبەستمان نییە ئێستا چ دەزانین مەبەستمان ئەوەیە بەشەر على الوسول ئەگەر دواتریش کار بکات دەتوانێت هەتا شۆ زانینەکەی بچێتە پێش بۆیە پێداگری لەسەر قەیدی على الوسول دەکەین بەشەر على الوسول هەتا شۆ دەتوانێت بزانێت دوو وەڵام بەو پرسیارە دراوەتەوە وەڵامێک ئەوەیە کە سنووری زانینی مرۆڤ منتەبقە لەگەڵ سنووری هەستی بەشەر ئێستا زۆر شت نازانێت ئەما ئەگەر مێتۆدی دروست دەکار بکە و شودرێژ بێ و تەمەێشی بێکۆتاییشی هەبێ دوجار دەگا بەسی دوجار دەگا بە دۆزینەوەی هەموو نەدۆزراوەکان کەواتە على الوسول این پرینسیپل سنووری زانینی مرۆڤ لەگەڵ سنووری کولی بوون جیهانی بوون منتەبقە لە فەلسەفەی کانتدا ئەو کەسانی کە ئەو جورە بڕوایان هەیە کانت پێوای ئەوانە بۆچوونیشی دۆگماتیکیان هەیە دۆگماتیسم دیارە کە بە مانای جەزمگەراییە، دۆگماتیسم لە فەلسەفە جۆراوجۆرەکاندا مانای جۆراوجۆری هەیە، لە فەلسەفەی کانتدا دۆگماتیسم یانی ئەوە، یانی ئەتۆ پێت وابێ هێزی زانین و ناسینی مرۆڤ هیچ سنوورێکی نییە، ئەگەر مرۆڤ عەمری بێکۆتایی هەبێ، ئەگەر ڕەوشی دروست و مێتۆدی دروستیش دەکار بکا، بەرەبەرە دەتوانێت تەواوی نەدۆزراوەکانی جیهانی هەستی بدۆزێتەوە. بەڵام هەندێک فیلسوف هەن بە دژی ئەو بۆچوونە پێیان وایە ئەگەر بەشەر مێتۆدی دروستیش دەکار بکە تەمەنەکەشی بێ کۆتایی بێ هەمیشە هەندێک شت هەن کە خۆیان لە چاوی مرۆڤ لە چاوی زانینی مرۆڤ و لە چاوی هێزە معرفیەکانی مرۆڤ دەشارنەوە یعنی ئەو فیلسوفانەی دەستەی دوایە پێیان وایە سنوورێک بۆ زانینی مرۆڤ لە گۆڕێدا هەیە حەد و سەدێک بۆ زانینی مرۆڤ لە گۆرەدا هەیە، زانینی مرۆڤ بێ سنوور نییە. خودی کانت لەو دەستەیە، لەو دەستە فیلسووفانە بوو. بەڵام بەر لە کانت، جان لاک بڕوای بەوە بوو کە زانینی مرۆڤ سنووردارە. هەمیشە هەندێک شت دەمێنێتەوە، هەندێک لایەنی واقع و واقع و هەندێک چین و توێژی واقع هەن کە مرۆڤ پەی بەو لایەنانە و پەی بەو چین و توێژانە نابا. لە فیلسوفانی لایەنگری بۆچوونی یەکەم دەتوانین نێوی کەسانیشی وەکو دێکارت و هابز ببەین دێکارت بە تایبەتی پێی وابوو ئێمە گە بتوانین مێتۆدی دروست بیرکردنەوە ڕەچاو بکەین استراتێژیەشی دروست بۆ بیرکردنەوە ڕەچاو بکەین وەکو ئەو استراتێژیە کە ڕاضیدانەکان ڕەچاویان کرد گە بتوانین ئەو استراتێژی ڕەچاو بکەین ئێمە دوجار دەتوانین پێی بە هەموو نەدۆزراوەکان ببین بەڵام جان لاک پێی وابوو زانستی مرۆڤ سنوورێکی هەیە ئێمە ناتوانین بەڕاستی پێی بە هەموو شتەکان بێت هەر بۆیە چەمکی هەڵا لە فەلسفەی جان لاکدا سەر هەڵدەدا بەشەر لە معریفەی خۆیدا هەڵە دەکا زانینی مرۆڤ هەرچەندە بەرەو ژوورێش بەرەو ژووریش بچێ دیسان هەڵا لە معریفەی مرۆڤ ناقرتێندرێت وەلا ناندرێت هەر ئەو بۆچوونە مەعریفییە بۆچوونێکی سیاسی و بوو بە پێشەشی بۆچوونێکی سیاسی و ئەخلاقی زۆر گرینگی زانلاکی دۆستان دەزان زانلاک نامیلکەیەکی زۆر گرینگی هەیە کە لەسەر تەساهلی دووسی لەسەر بڵین لێبوردەیی یا وێک هەڵکردن یا هەر معادلێکی دیکەی کە لەسەردادنێ ئەو پێداگریەی کە جان لاک لەسەر لێبوردەیی دەکرد لەسەر تەساهل و وێک هەڵکردنی دەکرد ئەو پێداگریە لە بنەما معریفیەکانی لاکەوە سەری هەڵدەدا لاک پێی وابوو چونکە هەمیشە هەندێک شت دەمێنێتەوە کە ئێمە نایزانین لەبەر ئەوەی کە معریفەی بەشەر هەمیشە سنووردارە کەواتە وانی ئێمە معریفەیەکی تۆکمە و بێکەلێن و بێ هەڵەمان بێ هەڵەمان هەبێت هەرچی مرۆڤە مەعریفەکەی لە بارێکەوە لەوانەیە ڕاست بێ لە بارێکەوە لەوانەیە هەڵە بێ کەواتە ئەگەر هەمومان واین هەمومان هەم قسەی ڕاستمان پێ و هەم قسەی هەڵەمان پێە کەواتە نابێت تونند و تیژی بەرامبەر بەیەک بکەیت دەبێ وێک هەڵبکەیت دەبێ بە نسبەتی یەکتر لێبوردەبین ئەوە زۆر گرنگە لایەنی کزی بۆچوونەکان نییە، بەڵکو لایەنی بەهێزی بۆچوونەکان. ئێمە لە ڕێگای نەقدی بۆچوونەکانەوە بەرەبەرە لە ڕاستی نزیک دەبینەوە. پۆپێریش وای دەکرد، دەکرد ئێمە هەرگیز ناگەین بە بە شوێنێک، بە جێگایەک کە بگەین ئیدی تەواوی ڕاستییەکانمان دۆزیوەتەوە. هیچ توێژێکی دیکەی واقع نەماوە کە ئێمە پەی پێ نەبەین هەرگیز ناگەین بەو شوێنی لە هەر ئاستێکی معرفی و لە هەر تەرازێکی معرفیداین ئێمە هەندێک شت دەزانین و هەندێک شت نازانین هەندێک لە بۆچوونەکانمان ڕاستن و هەندێک لە بۆچوونەکانمان هەڵەن کەواتە نەقد هەڵگربوون یەکێک لە تایبەتمەندییەکانی بۆچوونەکانە کە پۆپێر پێداگری لەسەر دەکات پۆپێر دەڵێ سنووری نێوان بۆچوونی زانستی و بۆچوونی نازانستی ئەوەیە کە بۆچوونی زانستی ئیبتال هەڵگرە بەڵام بۆچوونی نازانستی ئیبتال هەڵگر نیە یانی چی یانی بۆچونی زانستی پێت دەڵێ عەلە الاسول لە کوێدا ئەو قسەیە هەڵدەوەشێتەوە بۆ نمونە تێۆری نسبیەتی ئەنیشتین ئەنیشتین بۆ خۆی وەختێک تێۆری نسبیەتی گەڵاڵە کرد کوتیشی ئەنگۆ چ تاقیکاریەک بکەن بۆ چونەکەی من هەڵدەوشێتەوە ئەو تاقیکاری هێشتا نەکرا یکود مارکسیستەکان هەر ڕووداوێک ڕوو بدا هەر ڕووداوێک ڕوو بدا دەڵێنەوە بۆچوونەکەی ئێمەی پژاست کردەوە مارکس وەختی خۆی پێشببینی ئەوەی کردبوو کە جیهانی سرمایهداری لە ئەنجامی هەندێک ناتەبایی دەرونیەوە دەگاتە ئاستی تەقینەوە کاتێک سەرمایەداری ناتەباییەکانی ئەوەندە زەق بۆوە کە گەیشتە ئاستی تەقینەوە، ئەو دێم چینی پرۆلتاریا شۆڕشێکی جیهانی دەکا و نیزامی جیهانی سەرمایەداری سەرو نخوون دەکات. ئەو پێشبینی مارکسی بوو. پۆپێر دەڵێ ئەگەر لە وڵاتێکدا شۆڕشێکی مارکسیستی یا شۆڕشێکی سۆسیالیستی بکرێ مارکسیستەکان ئەو شۆڕشە بەسی دادنێن بە پژڕاستبوونی بۆچوونەکەی مارکسی دادن ئەگەر سەرمایەداریش خۆی بگرێ وە کۆتا ئێستا خۆی گرتو و لە بەریەک هەڵنەوەشاوەتەوە تووشی قەیرانان بووە بەڵام هێستا لە بەرێک هەڵنەوەشاوە ئەومە نازانین لایەندەدا ئەو پێشببینی مارکس و ڕاست دەگەڕیانە ئەگەر سەرمایەداری خۆشی بگرێ و ناتەباییە دەروونیەکانی سەرمایەداری شارستانێتی سەرمایەدارنی نەگەێنی تا ئاستی تەقانەوە دیسان مارکسیستەکان ئەوەش هەر دەکەن بە بەڵگەی پژازبوونەوەی بۆچوونەکانیان بۆ چونکە دەڵێن قسەی مارکس دیسان و ڕاستگەرا لەبەرەوەی کە هێستا ناتەباییەکانی دەرونی سەرمایداری نەگەیشتۆتە ئاستی تەقینە دڵ هەر شتێک ڕووبدا بەبێ هەڵاواردن هەر شتێک ڕووبدا مارسیستەکان دەڵێن ئەوە پشڕاستی بۆچوونەکانی من پۆپێر دەڵێ مارسیسم وەختێک دەبوو بە تێوریەکی ئەلمی کە مارکس بۆ خۆی کتوبای لە چه هەل و مەرجێکدا ئەگەر چ ڕووی بدا تێوریەکەی من وەڕاز دەگەڕێ ئەگەر چ ڕووی بدا تێوریەکەی من وەڕاز ناگەڕێت دەبوو ئەوەی کوتبا یعنی ڕێگای هەڵوەشاندنەوەی هێشت باوە لەوانەش و هەڵنەوەشێتەوە ئەما على الأصول ڕێگاکەی پێشتباو کەواتە پوختەی قسەی پۆپێری لە معریفەناسی چییە ئەوەیە کە زانایەکان نابی لە دووی پشتڕاستکردنەوەی بۆچوونەکانی خۆیان بن بەڵکو بە پێچەوانە دەبێت لە دووی چ بن دەبێت لە دووی ڕەخنەکاری و هەڵۆشاندنەوەی بۆچوونەکانی خۆیان بن ئەوە پوختەی بۆچوونی معریفی پۆپێری پۆپێریش وەکو لاک وەکو جان لاک عینی ئەو بۆچوونە مەعریفەناسانەیە پەرە پێدەدا بۆ بۆچوونە سیاسیەکانیش بۆچوونیش یەکجار زۆر گرنگی پۆپێر کە بە بڕوای من لەوانەیە پێناسەی دموکراسی گۆری بێ ئەوەیە دەڵێ دێمۆکڕاسی بریتی نییە لەو سیستمە حکوومەتییەی کە ئیزازە بە حکوومەتەکان دەدا بە دەنجی زۆری نەبێنە سەرکار چکە ئێمە ئەو تەسەورمان لە دموکراسی دموکراسی لە تەسەوری زۆربەی هەر زۆری خەڵکدا چییە دموکراسی بریتە لە حکوومەتێک کە بە دەنجی زۆرینە دێتە سەرکار پۆپێر دەڵێت دموکراسی حکومەتێکە کە ئیزازەت پێ بدا ئەگەر خەڵک ناڕازی بوو وەلای بەرن ئیبتالی کەن هەڵی وەشێنەوە دوستان دقت بکەن چ پەیوەندیەک لە نێوان بۆچوونی معریفە ناسانە و بۆچوونی سیاسیە بۆ پێر لە بۆچوونی معریفە ناسانیدا دەڵێ ئێمە نابێت لە دووی پشتڕاستکردنەوەی بۆچوونەکان ئەگەر لە جێگایەک بۆچوونێک پشڕاست کراوە پێدوانە بێ ئەو بۆچوونە بۆچوونیشی ڕاستە وقت قەت هەڵناوەشێتەوە بەڵکو دەبێت بۆ لە دوای چی بین لە دوای هەڵوەشاندنەوە و ئیبتالکردنەوەی بۆچوونەکان ئەگە بۆچوونێک ئەوەندە ئازایەتی هەبوو یا ئەگەر خاوەنی بۆچوونێک ئەوەندە ئازایەتی هەبوو بۆچوونی خۆی بداتە بەرنەشتەری ڕەخنەکاری و ئەو ڕەخنەکاری خۆی گرت هەڵنەوەشاوە ئەو دەم دەتوانین پشت بە بۆچوونی بست ئەما ئەگەر بۆچوونێک کە لە هەنگاوی یەکەمدا نەیهێشت ڕەخنەکاری بکەیت ئەو بۆچوونە بۆچوونیشی زانستی زانلاکیش هەر ئاوە لەسەر ئەساسی بۆچوونە معرفیەکانی هەندێک ئەنجامگیری زۆر گرنگی سیاسی و کۆمەڵایەتی و ئەخلاقی کۆتایی بینایەشی مەعرفی دابمەزرێنێ کە هیچ هەڵەی تێدا نەبێ هیچ خێچ و خواریەشی تێدا نەبێ لاک دەیکوت شتی وا ئیمکانی نییە ئێمە مرۆڤین بە شتی دروستیش دەگەین هەڵەش دەکەین قەیدی ناکە هەرگیز لە دوای ئەوە مەبە کە سەتاسەد بۆچوونیش ڕاست دڵ ئەو بۆچوونە تووشی دەمارگرژیت دەکات ئەگە پێ دوابێت تۆ سەتاسەد قسەی ڕاست دەکەی و کەسەکەی بەرامبەریشت تووشی هەڵە بووە، ئیجازە بە خۆت دەدەی کە دایپۆسی، حەسفی، بکەی، لە بەینی ببەی لەبەر هەڵەکانی. لاک داکۆشی لەسەر ئەوە دەکرد کە دەبێ هێزی ژیریی مرۆڤ شیکاری بکرێت، هێزی مەعریفی ئێمە شیکاری بکرێت، بزانین تواناییەکان و ناتوانییەکانی هێزی مەعریفیی مرۆڤ لە کوێدان. هەر لەبەر ئەوە، لاک دەتوانین بە پێشەنگی فەلسەفەی کانت حساب بکەین، چونکە فەلسەفەی کانت هەر لە بنەڕەتدا لەسەر ئەو شێوە شیکارییە ساغ دەبێتەوە، شیکاریی هێزی مەعریفیی مرۆڤ. پرسیاری سەرەکی فەلسەفەی کانت ئەوەیە کە هێزی مەعریفیی مرۆڤ هەتا کوێ بڕ دەکا؟ ئەو پرسیارە سەرەتا لە فەلسەفەی جان لاکدا گەڵاڵە کرابوو. جان لاک لە بارێکی دیکەشەوە پێشەنگی فەلسەفەی کانت بوو لە چ بارێکیوە لە داهێنانی زاراوەی شەیی فی نەفسە شت ئەو جووری کە هەیە شت ئەو جووری کە هەیە یان نۆمێن دیسان لە فەلسەفەی جانلاکدا یەکەم جار دەکار کراوە جانلاک دیکوت ئەوەی کە ئێمە بەدەستمانەوەیە ئایدیاکانە، تەسەوراتە. ئێمە لە ڕێگای ئایدیاکانەوە شتەکان دەناسین. ئێمە پێوەندی ڕاستەوخۆمان لەگەڵ ئەو سەندەڵیە نییە، بەڵکو ئایدیاکانی ئەو سەندەڵیە کە لە مێشکی ئێمەدایە. ئایدیای وەک ڕەنگەکانی، وەک شکڵی، وەکو نەرمی و زووری و ئەوانەی. دەڵێ چونکە ئێمە لە ڕێگای هەستەکانەوە، بە ناوبژیوانی هەستەکانەوە پەیوەندیمان لەگەڵ شتەکانەوە هەیە کەواتە هەرگیز شتەکان ئەو جورەی کە هەن ناکەونە بەر دەستی ناسینی ئێمە ئەوانە شەی فی نەفسە دۆستان دەزان شەی فی نەفسە یا نۆمێن دواتر لە فەلسفەکاندا گرنگایەتیەشی زۆری پێدرا بەحسەکە کەمێک بەلاڕێدا ڕۆی باسێکی گرنگ کە ئەمە خەریک بووین بیکەینەوە باسی ئایدیازاتیەکان بوو کە ئەزمونخوازەکان ڕەدیان دەکردەوە و ئاوەزخوازەکان پێداگریان لەسەر دەکرد با بزانین پێشینەی بەحسی ئایدیای زاتی یا زانیاری زگماکی ئەو زانیاریانەی کە لەگەڵ مرۆڤ لەدایک دەبن دەگەڕێتەوە بۆچوو دۆستان لە بیریان ئەمە لە جەلسەی ئەفلاتوندا بەحسی ئەومان کرد کە ئەفلاتون بڕوای بەچی بوو بڕوای بە جیهانی ئایدیاکان یا جیهانی فۆرمەکان و جیهانی مۆسۆل هەبوو ئەفلاتون پێی وا بوو ڕۆحی مرۆڤ بەر لەوەی کە بێتە ناو جەستەی مرۆڤەوە لە دنیای ئایدیاکاندا بوو ڕۆحی مرۆڤ لە دونیای ئایدیاکاندا ئایدیاکانی بەدی کردو ناسیونی دوای کە مرۆڤ لەدایک بووە ڕۆحی مرۆڤ هاتۆتە نێو جەستەی مرۆڤەوە ئەو ڕۆحە ئەو زانیاریانی کە هەیبووە لە بیری چۆتەوە ئێمە جارێکی دیکە کە چاو لە جیهانی دەوروبەری خۆمان دەکەین شتەکان دەبینین بەرە بەرە چیمان وەبیردێتەوە بەرە بەرە ئەو ئایدیانەمان وەبیرێتەوە کە ڕۆحی ئێمە بەر لەدایک بوون ئەوانەی ناسیوە ئەفلاتون نێوی وەبیرهێنانەوە لەسەر ئەو تێۆریەدا دادەنێ یا ئانا منەسیس ئانا منەسیس یعنی وەبیرهێنانەوە ئەفلاتون دەڵە هەر لە بنەڕەتدا هیچ فێربوونێک لە گۆڕیدا لە گۆڕێدانە ئێمە وەختێک شتێک فێر دەبین لە ئەساسدا شتێکمان وەبیر هاتۆتەوە کە پێشتر ڕۆحی ئێمە ئەو شتەی زانیوە دوایە لە بیری چۆتەوە کەواتە ئەو تێوری ئەفلاتون باشکرا بەس ئێوە دەکات کە هندێک بنەمای معرفی لەگەڵ مرۆڤ لە دایک دەبێت ئەگەرچی چالاک نین و مرۆڤ دەبێت دواتر چالاکیان بکات ئەمە ئەو بنەما معرفیانە ئەو زانیاری معرفیانە لەگەڵ مرۆڤ لە دایک دەبێت دێکارتی شەر بڕوای بە زانیاری زگماکە بوو ئەگەر دۆستان لە بیریان بێ ئەمە لە دانیشتنی پێشودا باسی ئەومان کرد دێکارت پێی وابوو چوار وێنا یا چوار تەسەور هەن کە ئەو تەسەورانە تەسەوری زاتین Innate Idea، Innate Idea یەنی تەسەوری زاتی، ئەو تەسەورانە بریتین لە، یەک. تەسەوری خود دوو. تەسەوری جەوهەر سێ. تەسەوری ئەم ئەو بوون و چوار. تەسەوری خودا ئەو تەسەورانە دەڵێ ئێمە لە کەسیان فێر نابین. ئێمە لە ڕێگای هەستەکانەوە بەدەستیان ناهێنین بەڵکو چۆنیان وەدەست دێنین هەر زگماک بەشێک لە زانیاری ئێمە ئەوانە زانیاری زگماک و فکری لاک و باقی ئەزمونخوازەکان بەتوندی بە دژی ئەو بۆچونە ڕادەوەست لاک کەڵک لە تەمسیلێک وەردەگرێت، تەمسیلی ڕووبەری سپی، دەڵێت زەینی ئێمە لە کاتی لەدایکبووندا ڕووبەرێکی سپییە یا لەوحێکی سپییە، هیچی لەسەر نەنووسراوە، هیچ زانیارییەکی نییە، بەرەبەرە کە ئێمە هەستەکانمان وەکار دەکەون لە ڕێگای بینین و بیستن و هەستەکانی دیکەوە، ئەو لەوحە سپییە بەرەبەرە دێڕ بە دێر، لاپەڕە بە لاپەڕە پڕ دەکەینەوە و هەرچی ئێمە زیاتر کەڵک لە هەستەکانمان وەربگرین ئەو لەوحە چاکتر پڕ دەبێتەوە و زانیاری ئێمە زیاتر دەبێت لە بەرامبەر تەمسیلی لەو حسپیدا کەسێکی وەکو لایپنیت کە لە ئۆردوگای ئاوەسخوازەکاندایە کەڵک لە تەمسیلی بەردی ناساف وەردەگرێت بەردێکی ناساف بەردێک کە هەندێک ڕەگەی هەیە بۆ نموونە گەر ئاوی لەسەر کەین ئاوەکە بە گوێرەی داخوازییەکانی ڕووبەری بەردەکە ڕادەوەستێ یا دەڕوا بەردەکە پێت دەڵێ ئاوەکە چۆن ڕادەوەستێ بەردەکە هەندێک داخوازی زاتی هەیە لایف نیت دەڵێ ئینسانی ژوای ئینسان هەندێک زانیاری زاتی هەیە لەگەڵی لەدایک دەبن لاک پێوا بوو کە بڕواهێنان بە بۆچوونی زانیاری زاتی مەترسی زۆر گەورەی دەگەڵە بۆ چونکە پێی وابوو ئێمە جاری وایە هەندێک شتمان پێ بەڵگەنەویستن هەندێک شت بە مێشک ئێمە دەگەن لە ڕوانگەی ئێمەوە بەڵگەنەویستە کاتێک ڕوو لە کەسەکانی دەوروبەری خۆمان دەکەین و لێیان دەپرسین لەوانەیە بەهۆی نەریتە زاڵەکانەوە بەهۆی ئەو فەرهەنگەی کە بووە بە سروشت ئەو فەرهەنگەی کە ئێمە لە بیرمان سوێتەوە فەرهەنگە دەستکردا لە سۆنگەی ئەوانەوە کەسەکانی دەوروبەری مەش ئەو بۆچوونانی پێ بەڵگەنەویست بێ کەم کەم ئێمە بەو ئەنجامە دەگەین کە ئەو بۆچوونانە چونکە لە مێشکی ئێمەشدا هەن لە مێشکی کەسانی دەوروبەری ئێمەشدا هەن ئەوانە زگماکن کاتێک ئێمە پێمان وا بوو بۆچوونێک زگماکە ئیدی ڕەنجی لێکۆڵینەوەی زیاتر بەخۆمان نایە پێمان وایە ئەوانە ڕاستن و بەڵگەنەویستن و ئیجازە بە هیچ کەس نادەین کە گومان لەوانە بکە ئیجازە بە کەس نادەین لەبارەی ئەو بۆچوونانە پرسیار بکە ئەوانە دەبن بە بەشێک بەشێشی زیایی هەڵنەگر لە بینایی معرفەی ئێمە لاک دەڵێ ئەو شێوە بیرکردنەوەیە شێوە بیرکردنەوەیەکی هەڵە و جاری وایە مەترسیدار کەواتە لاک بۆچوونی زانیاری زگمات بە توندی ڕەت دەکاتەوە لاک دەیتوانی بە شێوەیەشی زۆر جددیتریش زانیاری زگماک ڕەت بکاتەوە بەڵام ئەو کاری نەکرد فیلسوفێکی هاوچەرخی جانلاک بە نێوی ساموئل پارکێر ئەو دەمی کتێبەشی نووسی ئەو بە شێوەیەشی جددیتر بۆ چوونی زانیاری زگماکی ڕەت کردەوە پارکێر باسی ئەوەی کرد کوتی با وای دابنێین بەڕاستی ئێمە زانیاری زگماکمان هەیە با ئەو گریمانەیە ڕەت نەکەینەوە. لە کوێ دەزانین ئەو زانیارییانە بەڕاستی ڕاستن؟ هەبوونی زانیاری زگماک دەگەڵ تەزمینی ڕاستبوونی ئەوانە جیاوازی هەیە. بەڵێ، با وای دابنێین ئێمە هەندێک زانیاری زگماکمان هەیە. بەچی مەعلووم ئەو زانیارییانە ڕاست بن؟ بۆچی ئایا ئیمکانی ئەوە نییە ئێمە هەندێک زانیاری زگماکمان هەبێ بەڵام ئەو زانیارییانە ڕاست نەبن؟ پارکەر باسی ئەوەی کرد، لێرەدا دوو شت پێکەوە تێکەڵ بوون، چۆنیەتی وەدەستهێنانی شتەکە لەگەڵ ڕاستبوون یا ناڕاستبوونی شتەکە. ئێمە بۆ هەڵسەنگاندنی ڕاستبوون یا ناڕاستبوونی شتەکە ناگەڕێینەوە سەر چۆنیەتی وەدەستهاتنیان. بۆچوونێک با ئێمە خەونمان پێوە دیبێت، با بە ئێمە ئیلهام کرابێت، با ئێمە لە ڕێگەی حەولێکی سەختی فەلسەفیەوە پێی گەیشتبین، هیچ جیاوازی نییە. کاتێک دەردەبڕدرێت، ئێمە هەڵیدەسەنگێنین لە باری عەقڵییەوە. تەنانەت ئەگەر خەونیشمان کەوتی تەنانەت ئەگەر لە خورافاتیشمان وەرگرت ئەمە لە دانیشتەکانی پێشودا باسی ئەومان کرد وا هەبوو تێوریشی ئەلمی لە ڕێگای خەوندیتنەوە داهێنرا و ڕاستیش بووە ئەما کاتێک ئێمە و تێوری ئەلمیامان هەڵسەنگاندونە نەمان کتۆ فلانە کەس خەونی پێوەدیتوەکە کەواتە ئێمە بڕای پێ دەکەین یا چونکە خەونی پێوەدیتوە کەواتە ئێمە فڕی دەدەین ئەو بۆچوونە کاتێک هاتۆتە ناو جیهانی عینیەوە ناو جیهانی بۆچوونی عینیەکانەوە بە جودا تاقی کراوەتەوە جا یا ڕاست بووە یا ناڕاست بوو پارکێر بەحسی ئەوەی کرد کە ئەو کەسانی کە بڕوایان بە بۆچوونی زانیاری زگماک هەیە دووشتیان پێکەوە تێکەڵ کردووە دەڵێن چونکە فلانە زانیاریە زگماکە کەواتە حتمما ڕاستیشە من دەڵێم لەوانە لەوانەیە زانیاریەک زگماک بێ بەڵام ڕاستیش نەبێ بەڵام هەڵە بێ ئەوە ڕخنەکاریشی زۆر جددیتر بووکە پارکێر هێنایە گۆڕێ. جان لاک خۆی لە قەرەی ئەو ڕەخنەکارییەی نەدا. بۆ؟ چونکە جان لاک بەبێ ئەوەی کە بە تەواوی ئاماژەی پێ بکا، بە تەواوی ڕوونی بکاتەوە، هەندێک پێشگریمانەی هەبوو. پێشگریمانەکەی ئەوە بوو، ئێمە ئەگەر بڵێین هەندێک زانیاری زگماکمان هەیە، دیارە خودا ئەو زانیارییانەی لە بوونی ئێمەدا داناوە. ئەگەر زانیارییەکیش خودا لە بوونی ئێمەیدا دانابێ، کەواتە هەڵە نابێ. ئەوە کورتەی ئیستدلالەکەی لاکیە ئێمە دەتوانین ئەو ئیستدلالە بە زمانی منتقەوە دووبارە ساز بکەینەوە هەندێک پێشەشیان ڕیز بکەین لۆ پێشەکیانەوە بگەین بە ئەنجامێک پێشەکیەکان ئەوانە پێشەکی یەکەم بڵێن ئەگەر زانیاری زیاتی بوونی هەبێ سەرچاوەیەشی خودایی هەیە زانیاری زگماک بوونی هەبێ، ئەو زانیاریە زگماکە سەرچاوەکەی سەرچاوەی ئیشی خوداییە، پێشەکی دووەم، ئەگەر زانیاری زاتی بوونی هەبێ یا لەلایەن خودایەکی خاپینۆکەوە بوونی هەیە، خودایەک کە هەوڵ دەدا بەشەر هەڵفریوێنێ یا لەلایەن خودایەکی دەستگر و دلۆڤان. پێشەکی سێیەم، گریمانەی خودای خاپینۆک دەکرێ وەلا بندرێ. بۆ چونکە خودا نایهەوێ ئێمە هەڵفریوێنێ کەواتە نەتیجە ئەگەر زانیاری زاتی هەبن ڕاستن ئەگەر بە زمانی منطقی قیاسی و بمانەوێ ئەو ئیسدالە ساز بکەینەوە دەتوانین ئاوای بنووسین پێشەکی یەکەم ئەگەر F ئەو دەم دی F چیە ئەگەر زانیاری زاتی بوونی هەبێت دی چیە سەرچاوەکەی خوداییە دێ دوو پێشەکی دووەم ئەوە چی ئەوە گریمانەیە یعنی فەرزە پێشەکی دووەم ئەگەر دی ئەو دەم یا کەی یا ئار دی چییە ئەگەر سەرچاوی زانیاری زاتی خودایی بێ دی ئەگەر سەرچاوی زانیاری زاتی خودایی بێ ئەو دەم خودا یا خودایەکی خاپینۆکە یعنی کەی یا خودایەکی ڕازگۆ و دەستگر و دلۆڤانە یعنی ئاڕ ئەوە گریمانەی دووەمە ئەو شەر گریمانەی سێ نات ئاڕ یعنی گریمانەی بوونی خودایەکی خاپینۆک منتەفیەس ئەوە شەر گریمانەیە بڵێ ئەگۆ جێەکانی بگۆڕنەوە ئاینی ئار بکەن بە گریمانی بوونی خدایشی خاپینۆک کەی بکەن بە گریمانی بوونی خدایشی دەست بوو چوار ئەگەر کەی ئەو دەم ئێس ئەگەر کەی ئەو دەم ئێسینی ئەگەر دەستی خدای دەست دلۆڤان لە گۆڕێدا بێ کەی زانیاری ذاتی ڕاستە سدقی هەیە ئێسینی زانیاری ذاتی سدقی هەیە ئەوەش هەرچیە ئەوەش هەر گریمانێ پێنج ئێف گریمانە دەکەین ئێف چ بوو ئەگەر زانیاری زاتی بوونی هەبێت ئەوە شەر گریمانەیە ینی فەرزە ئەگەر ئێف گریمانە بکەین ئێمە دەگەین بە دی چۆن ئێمە ئێفمان هەیە ئێف ئەو دەم دیشمان هەیە دۆستان وەزی مقدمیان لەبیرە ئەگە ئێفمان هەبێت ئێف ئەو دەم دیشمان هەبێت چمان هەیە دیمان هەیە کەواتە دیمان چۆن وەدەسێنا دیمان لە دێڕی یەک و دێڕی پێنج و بۆ بە گوێرەی دێڕی دوو دێڕی شەش و دیسان وەزعی مقدم دۆستان دقت بکەن دێڕی دوو دەڵەتی دەڵێگە دیمان هەبێ ئەو دەم چیمان هەیە کەی یا ئارمان هەیە ئەوە دێڕی دوو دێڕی شەش دەڵەتی دەڵە دیمان هەیە کەواتە چیمان دەوێ کەی یا ئارمان دەوێ ئێمە دەگەین بە نەتیجەی کەی چۆن دەگەین بە نەتیجەی کەی کەیشمان هەیە لێرە کەی ئەو دەم ئێسمان هەیە لێرە کەیمان هەیە کەواتە چیمان دەبێ ئێسمان دەبێ ئێس چۆن بۆ دەسات دێڕی چوار و دێڕی هەشت و ڕێسای چی وەزعی مقدم ئێستا ئێفمان لێرە هەیە ئێسیشمان ئەلێرە هەیە دەڵێن کەواتە ئەگەر ئێف ئەو دەم ئێس ئەمە هەر دەمانویست بۆی بکەین ئەوە ئیستدلالێک بوو کە لاک دەمێشکی خۆیدا کردبووی دەیویست بڵێت ئەگەر زانیاری زاتی هەبن کەواتە حتممەن ڕاستن ئەو ئیستدلالی کردو بۆ چونکە پەیوەندی هەیە بە دەستگرۆی خدایەوە ڕەتی دا بۆ بەوی کەواتە چونکە نەیدەویست دەگەڵ ئەو بۆچوونەی تێکهەڵپچێ هەر لە ئەساسدا نەهاتە سەر ئەو ئیستدلالەی کە سامۆئیل پارکێر کردبووی. سامۆئیل پارکێر بە پێچەوانەی ئەو ئیستدلالی ئەو پێی وابوو لەوانەیە بۆچوونی زاتی بوونیشی هەبێ، بۆچوونی زگماک بوونیشی هەبێ، ئەمە ڕاست نەبێ. ئەوانە هەموو بەشێکن لە فەرزەکانی ئێمە دەی ئێستا پرسیار ئەوەیە لە کێشەی نێوان ئەزمونخوازی و ئاوزخوازیدا ئایا ئەوڕۆ ئەزمونخوازەکان بۆچوونی زانیاری زاتی پشڕاز دەکەنەوە یا وەکو لاگ ڕەدی دەکەنەوە ئەزمونخوازەکان بەو ئەنجامە گەیشتون دەکرێت ئێمە بڕوامان بە بۆچوونی زانیاری زاتی هەبێ بەڵام لە پرۆژەی ئەزمونخوازیش وەدەر نەکەویت بە پشتبستن بەچی بە پشتبستن بە تئوری ئیولوشن بەڵام ئەگەر ئەو مەوجودە لەو محیتەیدا نەبا یا محیتەکەی بگۆڕین بیبینە محیتێکی دیکە معریفەکانی هەڵە دەبێت معریفەکانی وەڕاز ناکەن و دەبێت بە شێوەیەک لە شێوەکان معریفەکەی خۆی ڕاست بکات بەڵام ئەو کەسەی کە لە دەرەوەی پرۆژەی ئەزمونخوازیدا و لە ناو پرۆژەی ئاوەزخوازیدا زەبرێکی زۆر گرچوبڕی لە بۆچوونی ئەزمونخوازەکاندا و بۆچوونی زانیاری زیاتی پژاس کردەوە نوام چامسکی دۆستان دەزان چامسکی زمانناسێکی هاوچەرخە ئێستاش هەر زیندوە کۆچی دوایی نەکرد چامسکی تێوریشی هەیە بنێوی تێوری زایشی گەشتاری تەوزی هەگە لەبارەی سیەتی زمان و سەرچاوەکانی زمانی مرۆڤ چامسکی بەحسی ئەوەی دەکات دەڵێ ئەگەر توانای قسەکردنی منداڵێکی ئێمە لە بەرچاو بگرین و ڕادەی تێک سندراوبوون و ئاڵۆزبوونی خودی زمان لە بەرچاو بگرین بەڕاستی زمان ئەوەندە تێک سندراوە منداڵ ئەگەر مەعلووماتێکی پێشینەی زمانی نەبێ، ناتوانێ لە ڕێگای بیستنی چەند جوملەیەکەوە لە دایک و بابی یا لە ڕەفیقەکانی فێری زمان بێ. ئەوەی کە ئێمە دەبینین منداڵ فێری زمان دەبێ لەبەر ئەوەیە کە پێشدا مێشکی ئینسان لە باری زمانییەوە بەرنامەڕێزی کراوە. ئەگەر مێشکی ئینسان ئەو بەرنامەڕیزیەی نەبێ، ئەو نەرمەفزارەی لەسەر نەسب نەبێ، بە شێوەی زگماک، منداڵ هەرگیز فێری زمان نابێ. دەیهەوێ بڵێ ئەگەر ئا توانای قسەکردنی منداڵ بێ بێژ ئەو زانیاریە زمانیانەی منداڵ بێ کە منداڵ لە ڕێگای هەستەکانەوە فێریان بووە دیسان جارێکی دیکە دێڵم ئەگەر ئا توانای قسەکردنی منداڵ بێ بێژ ئەو زانیاریە زمانیانە بێ کە منداڵ لە ڕێگای هەستەکانەوە فێریان بووە ئا یەکجار زۆر گەورەترە لە بی کەواتە شتێکی دیکە دەبێت لە گۆڕێدا هەبێت کە ئەمە ئا بە ئیزافەی سی بکەین ئەو دەمی بەرابەری بی بێتەوە ئەو شتە زیادیە چییە ئەو شتە زیادیە کە سیە لێرە ئەی زێدە سی دەکاتە بی لێرەدا سی بریتە لە زانیاری زگماکی مرۆڤ لەبارەی زماندا ئەی چ بوو توانایی قسەکردنی منداڵ یا دەبێ ئەوای بنووسین ئەی دەکاتە بی بە ئیزافەی سی. ئەی چیە توانای قسەکردنی منداڵە؟ سی چیە زانیاری زگماکی مرۆڤ لە بارەی زماندا؟ بی چیە؟ بی ئەو زانیاریانەی کە منداڵ لە ڕێگای هەستەکانەوە فێری بووە. ئەو دەم ئا کە گەورەیە بارتەقای بی و سیە. ئێمە ئەگەر سی نەیەنینە گۆڕێ ئا یەکجار زۆر گەورەترە لە بی. ئیرلەندی بوو لە ساڵی 1685 لەدایک بوو ساڵی 1950 کۆچی دوایی کردو بارکلەی بەرهەمەکانی لاکی بە وردی خوێن بوو بەڵام بارکلەی پێی وا بوو کە لاک ئەوەندەی پێویستە پابەندی ئەو بناغە معرفیانە نەبووە کە بۆ خۆی دایناوە ینی لەلایشی پابەندی ئەنجامە مەنتقییەکانی پڕۆژەی ئەزموونخوازی نەبووە و لە لایەکی دیکە پابەندی بۆ نموونە هێندێک گریمانەی وەکو تیغەی ئۆکامی نەبووە. بۆ نموونە تیغەی ئۆکامی چی دەکوت؟ وتمان تیغەی ئۆکامی فێرکارییەکی مێتۆدۆلۆژیک بوو. کوتی ئەگەر پێتان دەکرێ تێئۆرییەک دابهێنن بۆ تەعبیرکردنی واقع کە ئەو تێئۆرییە سادە بێ، خۆتان لە قەرەی تێئۆری قەرەباڵغتر مەدەن. ئەوە فێرکاری. ئۆکامی بێرکلی کوتی من دەتوانم لەو جەوهەرانەی کە جان لاک بڕوای پێ هەبوو جەوهەری مادی بە تەواوی حەسف بکەم تەبینەکەی لاکی شەر بهێڵمەوە پێویستە ئاماژە بەو خاڵی بکەین کە جان لاک لە بۆچوونەکانی دێکارتی بۆچوونی زانیاری زگماکی ڕەت کردەوە قبولی نەکرد بەڵام بۆچوونی جەوهری مادی قبول کرد چی بەڵە ڕاستە جەوهرێکی مادی بوونی هەیە ئەگەرچی ئێمە ناتوانین ڕاستە و خۆ دەستمان پێڕابگا بە جەوهرە مادیەکەی بە شەیی فی نەفسە بەڵام ئەو جەوهەرە ماددییە بوونی هەیە. جان لاک چەمکی جەوهەری لە فەلسەفەی خۆی نەقرتاند، هێشتیەوە. ئەوە جێگایەک بوو کە بێرکلێی دەرەتانی پێیدا کرد هەتا بتوانێ بە گژی جان لاکدا بچێتەوە و پرۆژەی ئەزموونخوازانەی لاک هێندەی دیکە بێگەرد و خالس بکاتەوە. جێ من دەتوانم تێئۆرییەک بەدەستەوە بدەم کە لەو تێئۆرییەدا هیچ جێگایەک بۆ چەمکی جەوهەری مادی نەمێنێتەوە و بتوانم وەکو لاشیش بەڵکو لەویش باشتر تەبینی بوونی جیهان یا بەو جورەی کە ئێمە دەیبینین بکەین چۆن بێرکلی دەڵێ لەو دوو فاقێتی کە لاک بڕوای پێ هەبوو دوو فاقێتی جەوهەری مادی و ئەو سێنسا دەیتا سێنسانەی کە لە جەوهرەکەەوە بە مێشکی مەدەگەن لەو دوو فاقێتی کەڵکی وەرگرت فاقێکی قرتاند فڕێیدا، گوتی، بەڵێ، ئەو پێدراوە هەستەکییانە لە مێشکی ئێمەدا هەن و ئێمە گومانمان لەوانەدا نییە، ئەما ئێمە ناتوانین لە بوونی ئەو پێدراوە هەستەکییانە بە شێوەیەکی عەلی بوونی جەوهەرە ماددییەکان ئیستنتاج بکەین، ناتوانین ئەو کارە بکەین. فاقێکی قرتاند و فڕێیدا دەرەوە یعنی فاقە مادیەکەی قرتاند فقط فاقە زەینیەکەی هێشتەوە کوتی مەوجود بوون بریتە لە مدرک بوون یعنی چی مەوجود بوون بریتە لە مدرک بوون کاتێک ئێمە بە شتێک دەڵێن مەوجود کە شتێک هەستی پێ بکات ئیدراکی بکات هەتا ئەو ڕادی ئێمە دەتوانین بینە پێشێ لە دەرەوەی ئەو ئیدراکە، ئایا ئەو مەوجودە هەیە یا نییە ئێمە نازانین. مەوجودبوون بریتییە لە چی؟ لە مودرەکبوون، هەستپێکران. ئێمە بۆچی دەڵێین ئەو کورسی لێیە بوونی هەیە؟ چونکە ئێمە هەست، هەستی پێ دەکەین. نازانین لە جیهانی دەرەوە هەیە یان نییە. ئەمە تا ئەو جێگەی دەڵێین ئەو کورسی لێیە هەیە کە لە مێشکی ئێمەدا هەیە. لە جیهانی دەر، لە جیهانی دەرەوەدا نازانین بوونی هەیە یان نییە. بەر لە بارکلەی دەیانکوت مەوجودبوون بریتییە لە چی؟ لە جەوهەربوون. شتێک مەوجودە کە جەوهەر بێت. شتێک کە جەوهەر نەبێ نە جەوهەری زەینی نە جەوهەری مادی بوونی نییە بەر لە بارکلی دەیانکوت مەوجود بوون بریتە لە چی لە جەوهەر بوون بەڵام بارکلی کوتی مەوجود بوون بریتە لە مدرک بوون یعنی هەست پێکران شتێک بۆیە مەوجودە چونکە هەستی پێ دەکرێت ئەگەر هەرگیز شتێک هەستی پێ نەکرێت کەواتە مەوجودیش نییە بەو شێوەیە بارکلەی بەحسی جەوهری مادی فرێدە بەڵام مەفهوومی خودای هەر هێشتەوە لایەنگریی لێ. ئێمە دەتوانین ئەم پرسیارە لە بەرکلەی بکەین، ئەگەر مەوجوود بوون بریتییە لە هەست پێکران، بۆچی کاتێک ئێمە هەست بە شتێک ناکەین، دیسان شتێکان، شتەکان، هەر هەن؟ بۆ نموونە ئێمە دێینە ئەو دیوەی. هەندێک سەندەڵی هەیە، ئەو دیوە بەجێ دێڵین، چوار ڕۆژی دیکە دەگەڕێینەوە. لە نێوان ئەو چوار ڕۆژەدا کەس نەهاتۆتە ئەو دیوە، کەس دەستی لە شتەکانی ئەو دیوە نەداوە. ئێمە دوای چوار ڕۆژ دێینەوە دەبینین شتەکان هەر بەو شێوەیە لە جێی خۆیاندا هەن نەزمەکە نەگۆڕدراوە بۆ شتەکان هەر وەکو خۆیان ماوە بارکلەی دەڵێ ئەو مەوجودیەتەی کە تەزمینی بوونی شتەکان دەکا خدایە ڕاستە ئێمە چوار ڕۆژە لەو دیوەوە دەرکەوتوین و هەستمان بە شتەکانی ئەو دیوە نەکردووە بەڵام مەوجودیەتێکی زۆر گەورەتر هەستی بەو شتانە کردووە تێویتیۆن بەو جیاوازیی وەختی خۆی لایپ نیت ڕوونی کردبەوە دەستی پێک جیاوازیەکە چ بووە گە دۆستان لە بیریان بێ لە دانیشتنی پێشودا بەحسیەوەمان کرد لایپ نیت کوتی دوو دەستە گوزارە هەن گوزارەی شیکارانە و گوزارەی لێکدەرانە گوزارەی شیکارانە هەندێک تایبەتمەندیە هەیە و گوزاری لێکدەرانە هەندێک تایبەتمەندیان هەیە تایبەتمەندیەکانی گوزاری شیکارانە چن یەک ڕەتکردنەوەیان دەبێتە هۆی دژوازی یا تەناقۆس ناتوانی ڕەدیان بکەی و ئەگەر ڕەدتکردنەوە تووشی دژوازی دەبی دوو پێشینین یعنی بەر لە ئەزمونن منەتیان بە ئەزمون نییە سێ بە گوێرەی پێناسە ڕاستن و چونکە بە گوێری پێناسە ڕاستن کەواتە تایبەتمەندی چوارم واجبن ناکرێوانە بن ئەوە تایبەتمەندیەکانی گوزاری چ بوو گوزاری پێشینی بوو گوزارەی پاشینی ئەو تایبەتمەندیانەی دیکەیە یەک ڕەتکردنەوەیان نابێتە هۆی دژوازی دوو پاشینین ینی پاش ئەزمونن سێ ڕازبوونەکەیان بە ژۆری پێناسە نییە بەدەر لە پێناسەیە وچوار ئەگەر ڕاز بن ڕازبوونەکەیان زەروری واجب نییە دەکرێت ڕاز بن ئەگەر ئەگەر ڕاستیش بن دەکرا ڕاست نەبان بەڵام لێرەدا هیۆم هەستی پێکرد کە خەریکە بەهۆی ئەو جیاوازی دانانە پرۆژەی ئەزمونخوازی تێک دەوخێت بۆ چونکە بە ژۆری ئەو جیاوازی دانانە هەندێک گوزارە هەن پێشینی پێشینیانی چی یعنی بێمنەتن لە ئەزمون بەڵام ڕاستیش نەکە ڕاستن وازبیش ڕاستبوونەکەیان زەروریە هەندێک حقیقەت هەن هەندێک حقیقەت هەن پێشینین یانی منەتیان بە ئەزمون نییە کەچی ڕاستیشن و بێزگە لە ڕاستبوونەکەیان ڕاستبوونەکەیان چییە وازبیشە ئێمە تومان پرۆژەی ئەزمونخوازی لەسەر چی ساغ دەبێتەوە پرۆژەی ئەزمونخوازی لەسەرەوە ساغ دەبێتەوە کە ڕاستیەکان هەمووی لە چیەوە سەرچاویان گرتووە لە هەستەکانەوە سەرچاویان لە ئەزمونەوە سەرچاویان کەچی لێرەدا بە جۆری ئەو جیاوازی هەندێک ڕاستی بوونیان هەیە کە بێمنەتن لە ئەزمون و ڕاستیشن و ڕاستبوونەکەشیان چییە پاشینیان یعنی منەتی پاشینیانی چی یعنی بەسراوەتەوە بە ئەزمون گوزارە لێکدەرانەکان ئیتلاعاتێکی تازت پێ دەدەن ئەم نەگە بڵم ئەو دیوە چوار نەفری تێدایە ئەو گوزارەی فەرقی هەیە دەگەڵ ئەوەی کە بڵم هەرچی سەڵتە بێ هاوسرە چونکە لە گوزاری هەرچی سەڵتە بێ هاوسرم کەلمەیەکم لەسەر ڕاو بۆ تو تکرار کردوتۆ بەبێ ئەوەی کە زانیاریەک پێبن ئەگە بڵم بەڵام ئەگە بڵم لەو دیوەی تەنیشتمان چوار کەسی تێدای ئیتلاعاتێکی تازم بە تۆ داوە ئەو گوزارەی دیکە لێکدەرانێ هەرچی گوزارەی لێکدەرانەیە لە ڕوانگەی هیۆمەوە چییە ئاشینیە و هەرچی گوزارەی شیکارانەیە پێشینە تێگە ئەو جوورە بڵێن قەیدی ناکە ئەزمون خوازی تووشی مەترسی ناکە شیکاریەکان بە هەر پێشینی خۆ ئیتلاعاتی تازە پێ نادەن شتە شێر دوو پاتە و بەگشتی هیۆم کوتی ئەمە سێ دەستە گوزارەمانێ گوزارەکان یا پێشی یا شیکارانن یا لێکدەرانن یا بێمانە ئەگەر گوزارەیەکیاندا بە تۆ بزانە شیکە ئالگۆریتمێکی داهێنا ئەلگۆریتم ئەگەر گوزارەیەکیاندا بە تۆ بزانە شیکارانەیە یا دەڵێ ئا یا دەڵێ نا ئەگەر کوتت ئا ئەو دەمەمە دەڵێن هیچ زانیاریشی تازەی تێدا نیە ڕاستە بەڵام هیچ زانیاریشی تازەی تێدا نیە ئەگەر کوتت نا دەڵم بچۆ قۆناغی دواتر شیکارانەیە تحلیلیە بەڵێ نەخێر ئەگەر گوتت بەڵێ دەڵێم زۆر چاکە شیکارانەیە و هیچ زانیاریشی تازەی تێدا نی ئەگە گوتت نا دەڵم چۆ قۆناغی دواتر قۆناغی دواتر چی ئەوەیە ئایا ئەو گوزارە گوزارەیە کە شیکارانە نەبوو لێکدەرانەیە سەنیا دەڵێ ئا یا دەڵێن ئەگە گوتت ئا دەڵم شیکارانە نەبوو لێکدەرانەیە کەواتە زانیاریەکی تازت پێ دەدەن بەماناداریشە ئەگە گوتت نا ئەو دەم ئەمن دەڵێم ئەو گوزارەیە کە نە شیکارانە بوو نە لێکدەرانە بوو ئەو بێمانایە دەی پێوانەی ئێمە بۆ زانینی شیکارانە بوون یا شیکارانە نەبوونی گوزارەیەک چییە ئەوەیە کە نەفی بکەینەوە ئەگەر تووشی دژوازی بووین شیکارانەیە چکە کوتمان گوزارەی شیکارانە چۆن دەناسرێتەوە یەکێک لە تایبەتمەندیەکانی بریتی لەوە بوو بریتی بوو لەوەی کە بە ڕەتکردنەوەی ئێمە تووشی چ دەبین تووشی دژوازی دەبین بۆ نمونە گوزارێ شیکاران هەرچی سەڵتا بێ هاوسەر ئەتو ڕەدیکەوە تووشی دژوازی دەبین بڵێ هەندێک سەڵت هەن کە هاوسەریان هەیە دڵی ناکرێت ئەگەمەوە بڵێن دڵێن ئەمە ئەسۆ لە مانای سەڵت حاڵینی تووشی دژوازی بوو ئەگەر ڕەدی دەکەینەوە ئەگەر تووشی دژوازی بووین ئەو گوزارەیە چییە شیکارانەیە ئەگە تووشی دژوازی نەبووین شیکارانە نییە دەی بۆ لێکدەرانەبوونی گوزارەیەک چ پێوانەیەکمان لە بەردەستدایە ئەو تەسەوراتی تێدایە شوێنیان هەڵگرین ئەگەر گەیشتینە گەیشتینە سنس دەیتاکان ئەو دەمەوانە لێکدەرانە ئەگەر گوزارەی وا هەبوو کە شیکارانە نەبوو چەمکی واشی تێدا هەبوو کە ئێمە نەمانتوانی شوێنیان هەڵگرین هەتا پێدراوە هەستەکیەکان ئەوانە دیسان جێگای گومان و بێمانە و بەو شێوەیە دەیویتیۆم زۆر یەک لە بۆچوونەکانی هەر لە ئەساسڕە کوتیاوانە بۆچوونی پێمان دێت ئەوە گزارشێکی زۆر خێرا و زۆر گشتی بوو لە بۆچوونی ئەزمونخوازەکان ئێمە لە دانیشتنی داهاتوودا دەبینین کە چۆن کانت ئەو دوو پرۆژە خەنی مڕکەبەرەی پێکەوە کۆ کردەوە و ئاشتی کردنەوە و لەسەر ئەساسی و ئاشکردنەوەی فەلسفەی خۆی دامەزرا دۆستان ماندوو نەبن ئەگەر بۆچوونێک یا تێبینی ئەگەر پرسیارێک هەیە بکەین کوتی ئەگەر بە ژێری ئەو ئۆلیگوریتمی پسیە پێشێ دەگەی بەو بۆچوونی کە خدا بوونی هەیە گزارەیەشی شیکارانە نییە گزارەیەشی لێکدەرانەش نییە کەواتە گزارەیەشی بێمانە نەکەر خدا ئا ئەلف ڕوودەدا دوایە بێ ڕوودەدا ئەوەی دەبینین دەی ئەوە دەگەڕێتەوە سەر پێدراوە هەستەکیەکە چونکە ئەمە دەبینین ئەوە شتێک دەی دوایش تشری کردێ ئەوەی دەبینین قەیدی ناکە ئەوە هەتا ئێرە ئەلیەت مانادا پێکەوەبوونیش دەبینین ئێمە ئاگر و سووتانی دەست پێکەوە دەبینین توێنێتی شکان و خواردنەوەی ئەو پێکەوت ئەو پێکەوە بوونە دەبینین بەڕاستی هەستی هەتا ئێرەش هەستی ئەما دەڵێت لە مەفهومی علیەتدا شتێکی سێومیش بوونی هەیە ئەو شتێ سێوم چییە زەرورەت پەیوەندیەشی واجبی نێوان ئەلف و بێ دەڵ ئایا ئەو زەرورەتە ئێمە دەبینین زەرورەتەکەیە ئێمە دەبینین بای دێ و لەکی داری دەنوشتێتەوە بەڵێ ئەوەی دەبینین هەم دەبینین ئەوڵێ با هەدوێ لەکی دارەکەی نیشتاندەوە ئەوەش دەبینین کە ئەو دوو پرۆسەیە پێکەوە بوون ئەو دوانە دەبینین ئایا زەرورەتی زەرورەتی هاتنی با و نوشتانەوەی دارێ دەبینین ئەما هەستی پێ دەکەین نا هەستی پێ ناکەین بۆ خۆمان دایدەنێین وەکو پێشگریمانە دەڵێت کەواتە چونکە لێکدەرانەیە و نەمانتوانی بیگەڕێنینەوە بۆ هەستێکی تایبەتەوە کەواتە بێمانە هیۆم لە تاریخی فەلسەفەدا فیلسوفێکە کە بڕوای بە علیەت نییە دەڵێ ئەو شتەی کە ئێمە نێوی اللەتی لەسەر دادەنێین نێوی پەیوەندی هۆکارێتی لەسەر دادەنێین بریتییە لە عادەتێکی زەینی ئێمە عادەتمان کردووە دەڵێین بە هاتنی بای لکی دارێ دەنوشتێتەوە با علەت یا هۆی نوشتانەوەی لکی دارێ و عادەتێکی زەینیە ئێمە وا فێر بووینە ئاوا چاو لە جیهان دەکەین عادەتێکی زەینی دەنا دەی دوایە کانت وڵامی و پرسیاری داوە ئەنگۆ لە جیهانی دەرەوە بە دوای علیەت دەگەڕێن نایبین بەڵام علیەت شتێکە دەنێ و مشکی ئێمەدا هەڵقەندراوە شابلۆنێک ئێمە وەختێک دەمان هەیە دنیای دەرەوە تەجروبە بکەین ئەو شابلۆنە دەخینە سەر مەوجوداتی جیهانی دەرەوە کەواتە لە نێو مشکی ئێمەدای علیەت لە دەرەوەدا نییە لە دەرەوەدا بۆی مەگەر الان میلەیەکی جدیدیانی چطور هاواشەکەدا خۆ لەگەڵ علیەت نامۆ نین لەگەڵ شتێشی مۆدێرن کە بەشەر دروستی کردو یەکێک لە دەستکردەکانی مرۆڤ نامۆ سیر نییە ئەمە کە ئەوڕۆ لە قڕنی لە سەدەی بیستویەکەم دەژین زۆر شت هەیە بێگومان دوای دوای ئەوەی کە هیچ یەک لە ئێمە لە ژیاندانین ساز دەکرێت ئەگەر ئێستا ئەوان بەمە نیشان بدەن ئەمە نازانین ئەوانە لەبەریان هەڵدەین هەروەکو ئەگەر مرۆڤی سێسە ساڵ پێش بژیێنیەوە مۆبایلی پێنیشان بدەیت یا کامپیوتەری پێنیشان بدەیت یا تەلیزیۆنی پێنیشان بدەیت زۆری پێ سەیر دەبێت بۆی نامۆیە ئەمە علیەتی بۆ نامۆ نییە هەر ئەو بەشەرە سەتاییش علیەتی بۆ نامۆ نیە چۆن ئەتو ئاگری لە دەستی نزیکەوە دەستی لە شێشێتەوە یعنی بڕوای بەوەی هەیە کە ئاگر عیلەتی سووتانی دەستە وانە ئەگەر زۆر زۆری تێنو ڕابگری لیوانە ئاوەشی بە دەستی بدەی زوو ئاوەکەی دەخواتەوە نی پێشگریمانەکەی چیە پێشگریمانەکەی ئەوەیە کە ئەو ئاو ئاوا هۆی شکانی ئەمەسەدەر جوانین کاتێک بە بنەما دابنێن بۆی ئەم زاتەی زاتی شیوەکایە و سەرکەوتەی بۆی بۆی زات تاریف وەختێک کۆدەنگیەکی گشتی لەسەر بێت ئەمە وەختێک دەڵێن ئەو دەرکەیە بۆ نمونە مەسەلەن کرێمیە بڵم کرێمیە دەپرسم دڵم زابی سەر بە کرێمی دەبینی ئەتوو شەر بە کرێمی دەبینی ئەتوو شەر ئەگەر هەموو بە کرێم کرێمیمان دیت دوای چوین لە جەدوەلی ڕەنگەکانیش لەوانەیە ئەو شتێ تو پێی بڵێ کرێمی ئەم پێی نەڵم کرێمی نمونەی وا زۆرە لەوانەیە ئەو شتەی کەسێک پێی دەڵەشین ئەوەی دیکە پێی نەڵەشین دەی دوای ئەوەی کە هەموو کتمانەوە کرێمیە دەستین جەدوەلی ڕەنگەکانیش دێنین دەڵێن ئەوەیە من پێی دەڵم کرێمی ئەو تا ئەوەیە ئەگەر هەموو کتمان ئەوە ئا چیای پشتی بەست بوونەوەرەکانی دیکەش زیان ئەڵحان هەندێک بوونەوەر هەن هەندێک فرەکانسی سەوتی هەیە کە ئێمە نایبیسین ئەوان دێت هەندێک شتی دیکە هەست پێ دەکەن بۆ نمونە دەڵم بەر لە هاتنی گولەرزە جاربێ هەست ئەگەر گرفتێکی فەلسەفیش لە گۆرەدا هەیە هەر لەبەرەوەی کە ئەمە زمانمان دروست بەکار نێناوە ئەو وەڵامە دراوە ئەمە هەندێک کەسی دیکە ئەو کەسانی کە نسبەتی زمان بۆچوونی شرعلیستیان هەیە ئەو بۆچوونە ڕەتەکەنەوە بەڵام زمان کەرەستەیەکە هەتا ئەمە بتوانین عینیت بدەین بە بۆچوونەکانمان ئەو بۆچوونی کە دەمێشکی مندایە عینیەتی نییە زەینە بەڵام وەختێک ئەمە کردن بە ڕستە ئەنگۆ جوێتان لێ بوو دەبێ بە شتێکی عینی بۆ دەتوان فامی بکەن لە منی قبول بکەن یا لە منی قبول نەکەن ڕەتی بکەنەوە ئەو شتێک ئەنگۆ دەتوان فامی بکەن لێمی قبول بکەن لێمی قبول نەکەن ئەو شتێکی عینی ئەگەر عینی نەبا ئەنگۆ نەو دەتوانانی ئەو هەڵسوکەوتەی دەگەڵ بکەن زمان تەنانەت هەندێک بوونەوەر هەن زمانیشیان نییە گرفتەکانی خۆیان گەڵاڵەش ناکەن بەڵام گرفتیان هەیە حەول دەدەن بەسەر ئەو گرفتەدا زاڵ بن و جاری وایە بەسەریشی دا زاڵ دەبن و تەرازێک بە تەرازە معرفیەکەیان زیاد دەبن زمان بە ذاتی ئینسانی زانست لە حەدی مەرز ئایا ئەوان ون دەبن ئەوان فرەیەکی زمانی نەرزمان سەرچاو دەبێت ئەوان دینی مثلن جانەورانیش زانرای خیزش ومتایمان هەیە وڵامدانەوەی ئەو پرسیارەی بە پشتبەستن بە بۆچوونەکانی چامسکی ئیمکانی نییە ئەمە دەوێت بگەڕێنەوە سەر بۆچوونی کەسێکی وەکو کانتی کانت ئەو پرسیارە لێنێتە گۆڕێ ئایا زەمان یا شوێ چەمکێکی زەینیە یا عینیە پرسیارەکەی جنابیش دڕێک ئەوەیە ئایا زەمان لە واقعیتدا وجودی هەیە یا پێش مەرجەکانی زانینی ئێمە هەندێک فیلسوف تەلەقیەکی عینیان بە نسبەتی زمان زمانە وە بناغەی زۆرێک لەو بۆچوونە فەلسەفیانە لەسەر ئەساسی چییە لەسەر ئەساسی ئەو زانیاریە زمانیە زگماکانەیە کە بە شێوەی بەرنامە ڕێزی و بە شێوەی نەرمەبزار لە مشکی مرۆڤدا هەیە ئەو بەحسانی کە زەناویش کرد هەر بەحسێکی ماری فەناسانە ئەگەوادی ئەمەزان بڵێن ئەوە ئەو کەسانەی کە بۆچوونی ڕیالیستیان بە نیسبەتی زمان هەیە ئەو بۆچوونە قبوڵ ناکەن زۆر ئێزان بەڵام زمان ئەگەر چی شوێنی زۆر گرنگدا لە لەسەر تێبگرین ئەمان لە دوازار تێبگرین سەربەخۆی لە زمان ئەم بۆی کە تێبگرین خۆمان دەڵاڵە بکەین یەکێک بە نورێکی عینی ئەو لە زمان وەرگرین بەڵام تێبگرین سەربەخۆی لە زمان دێڤکین بەستراوە بە زمان نییە، بەڵام کەسێک کە بڕوای بە ئوزووری زانستیی خوێندووە نا، حەتتا ئەو کۆرپەلەیەش نەرمەگوزارێکی زمانی هەیە، بەر لە دایکبوونیش شێوەی سەما لەو نەرمەگوزارە زمانییەی هەیە کە لە جانبی هێندێک شت بکات. تێفکری خەرە نێو ڕکەی زمان زیاتر یاری دێوان دەکات بەر لە فێبوون زمانی دەتوانێت تێفکرینی هەبێت زانستی دەڵێ ئەوە زمانی هەیە زانیاریشی زمانی هەیە دەنا نەیدەتوانێت